حەمد و سەنا و سوپاس بۆ خوای میهرەبان بە تایبەتی لەسەر سەرجەم ناز و نیعمەتەکانی نیعمەتی بارینی باران خوای پەروەردگار هەزاران هەزار سوپاس بۆ تۆ کە تۆ خۆت خاوەنی ڕەحمەتی کە پێغەمبەرەکەت صلی اللە تعالی علیه وسلم رحمة للعالمین بە هەمان شێوە وهو الذي ينشر رحمته هەر ذاتی ئەڵڵایە کە ڕەحمەتی بارانی لە ئاسمانەوە بۆ باراندین سپاس و ستایش بۆ خوای میهرەبان بۆ ئەوەی لە یەک کاتا خۆمان دەبینینەوە لە ناو چەندین ناز و نیعمەت و ڕەحمەتی خوای میهرەبانە نیعمەتی ئیمان و ئیسلام نیعمەتی ئومەتی پێغەمبەر بوون عەلەیهی سەلات وەسەلام نیعمەتێک کە ئەم ئاینی پیرۆزی ئیسلامەیە و کە ڕزگاری کردوین لە کۆیلایەتی و لە نەزانی و لە فامی نیعمەتەکانی خوای پەروەردگار ئەژمار ناکرێ بەڵام پەروەردگارا خۆت فەرمووتە لەئین شەکەرتم لەئەزیدەنەکم هەزاران هەزار هێندەی بارینی دڵۆپی بارانەکان دەڵێین الحمدللە دەڵێین شکر بۆ تۆ دەڵێین سبحان الله دەڵێین استغفر الله پێدەزانین پەروەردگارە هەروەکو چۆن دەشت و دەرمان ئاوەدان بوویەوە بە بارانی بە ڕەحمەت، موسڵمانانی ئازیز بە هەمان شێوە ڕوومان گەش و دڵمان خۆش و ماڵمان ئاوەدانە بەوەی کە خوا سبحانه وتعالی لەم مانگی محەڕەمەدا لە مانگی ڕەبیع الأولدا خوای میهرەبان گەورەترین مەخلوقی خۆی ئیختیار دەکات هەڵدەبژێرێ کە بریتیە لە محمد رسول اللە صلی اللە تعالی علیه وسلم بە پشتیوانی خوای پەروەردگار لە خزمەتاندا دەبین لە زنجیرە وتارێک کە تیایدا دەمانەوێ واعلموا ان فیکم رسول اللە یەک بە یەکمان با بزانین کە لەگەڵ پێغەمبەردا دەژین و وابزانین لە خزمەتی پێغەمبەرداین و پێغەمبەر و ئەخلاقی پێغەمبەر بهێنینەوە بۆ نێو دڵ و ماڵ و وڵاتمان بە پشتیوانی خوای پەروەردگار لەو زنجیرەیەدا لە یەکەمین وتاریدا ئەمڕۆ لە تاریکییەوە بەرەو ڕووناکی، من الظلمات الی النور، لە خزمەتی ژیانی سەردار و سەروەر و گەورە و نازداری هەموو پێخەمبەران، خۆشەویست و نووری چاومان محمد المصطفی دا صلی اللە تعالی علیه و سلم دەبین و هەست و سۆز و خۆشەویستیمان لە پێغەمبەرناسیدا دەبینینەوە. لە تاوتوێکردنی ژیانی پێخەمبەر و ئاشنابوونی ئەو پێخەمبەرەدا دەبینینەوە ئێمەی ئومەتی پێخەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم ئاسوودەیمان نییە بەندایەتیمان ڕاست و دروست نییە خاوەنی ئیمان نین ئیلا دەبێ ئیتاعەی پێخەمبەر بکەین خوای میهرەبانمان دەفەرمێ، وان تطیعوه تهتدو، ئەگەر ئیتاعە و گوێڕایەڵی و پێ بە پێ لەسەر هەنگاوەکانی رسول اللە هەنگاو بنێن ئینجا خوای پەروەردگار هیدایەتان ئەدات، کەواتە ئێمە ئوممەتی پێغەمبەرێکین کە پەروەردگار بە ئوممی ناوی دەبات ئەوە وەسفێکی خوای میهرەبانە بۆ پێغەمبەرەمان ئێمەش ئوممەتێکی هەر ئوممین، لە بەرامبەر یەک ئیمامدا کە پێغەمبەری ئازیزە عەلەیهی سەلات و سەلام، دینداریمان، دونیاداریمان، هەر هەمووی دەبێ بگێڕینەوە لە خزمەتی ژیاننامەی ئەو پێغەمبەرە ئازیزەدا هەنگاو بگرین، ئەگینا هەر کردارێ، هەر گوفتارێ لە پێغەمبەرەوە سەرچاوە نەگرێ، ئیتاعە و عیبادەتێ لە پێغەمبەرەوە سەرچاوە نەگرێ خوای میهرەبان وەری ناگرێ. چونکە یەک شەخس هەیە خوای میهرەبان سوێندی بە تەمەنی موبارەکی خواردووە و فەرموویەتی لەعمرک قەسەم بە تەمەنی موبارەکی تۆ ئەی محمد کە خوای میهرەبان باس لە گەورەی و گرنگی ژیانی ئەم پێغەمبەرە ئازیزەمان بۆ دەکات بۆیە ئێمەی ئومەتی رسول اللە صلی اللە تعالی علیه وسلم با بزانین لە کوێوە بۆ کوێ؟ لە تاریکییەوە بۆ ڕووناکی، کامە بوو تاریکی، کامەیە ڕووناکی لە دایک بوونی پێغەمبەری ئیسلام علیە الصلوة والسلام؟ لە ئێستادا جێگای خۆیەتی هەست و سۆزێک پێکەوە بۆ ئەو پێغەمبەرە ئازیزە دەرببڕین، مسوڵمانێک خوای میهرەبان شادی دەکا لە خەونی دا پێخەمبەری ئازیز دەبینێ ئا ئەمە هەست و سۆزیەتی کێ لە ئێمە تامەزرۆی دیداری ئەو پێخەمبەرە ئازیزە نییە با بەم ڕۆحیەتەوە بچینە خزمەتی پێخەمبەرمان ڕۆحم سەودایە سەری ناوت بۆ ساتێکی ئەمانی تۆ دڵم پڕ سۆیە سۆز ئەگرێ بۆ ساتێکی زەمانی تۆ لە شەوگاری نەفامیمە گۆچان و دەست و پێ ئەکوتم بۆ هەر کوێ بۆ هەر هەنگاوێ موحتاجم بە ساتێکی بەیانی تۆ شەوە و شیوەن دەگێڕم من بە تەنهام و ڕیابازم چاوەڕێم لە ڕۆژی ڕوونا سپێدەی بێ بەیانی تۆ حەزێ بۆ ساتێ یادی تۆ زەمین تاک و حیجاز تەیکە دەبێ ژینی هەموو دانێ بۆ ساتێکی میوانی تۆ شان و دەست و هەردوو بنی پێت ماچ ئەکەم ئۆخەی کە تاسووقی شکا خۆزگەم لە خەونێکی جیهانی تۆ چ یادێکە لە مەزنی تۆ هەموو چرکەی شەو و ڕۆژێ بە ملیۆن کەس ئەڵێن ئەشهەد بۆ نازناوێکی ناوی تۆ بەڵێ خۆشەویستانم هەموومان تامەزرۆی دیداری پێخەمبەری ئازیزین عليهەیهی سەلات وسلام و تەمەنامانە خوای میهرەبان لە دنیادا بە دیداری شادمان کا لە خەونێکدا لەسەر ڕێگا و ڕێبازی بمان ژێنێ لە قیامەتیشدا لەسەر ئاوی کەوسەر کۆببینەوە و بە دیداری ئەو پێغەمبەرە ئازیزە شاد بین هەموو لایەکمان اللهم ئامین خۆشەویستانم لە تاریکیەوە بۆ ڕووناکی پێویستە ئێمەی ئومەتی پێغەمبەری خۆ عليهەیهی سەلات وسلام زۆر و شیارانە مامەڵە بکەین زۆرترین گومان زۆرترین شبهات زۆرترین پرسیار و دژایەتی بۆ پێغەمبەری ئازیزە و لەسەر پێغەمبەرایەتەکەی و لەسەر پەیامەکەیەتی بۆ خوای میهرەبان کۆتا پەیامی لە محمد المصطفی دا کورت کردەوە؟ بۆ کۆتا پێغەمبەرە؟ بۆ شاری مەکە هەڵبژێردرا لە لایەنی خوای میهرەبانەوە؟ بۆ زمانی عەرەبی هەڵبژێردرا؟ ئایا پێغەمبەرایەتی پێویستە بۆ مرۆڤایەتی؟ پێشکەوتن و شارستانیەت و زمانزانی و تەکنەلۆجیا بەس نیە بۆ ئەوەی ئیتر پێغەمبەرایەتیەکان کۆتایی پێ بێ و کەس دەم و دەست نەبا بۆ پێغەمبەر و پەیامبەر و پەیامەکانیان ئەمە و دەیان و سەدان گومانی تر ئەوڕۆ لە بەرەی کوفر و ئیلحاد و عەلمانیەتە دەکرێت بەرامبەر بە پێغەمبەری ئیسلام بەرامبەر بە ئوممەتی مسوڵمان و باس لە عەرەب بوونی پێغەمبەر و لە عەرەب بوونی ئیسلام و باس لەوە دەکرێت کە ئیسلام ئاینێک بووە لە قۆناغێکدا کۆتایی پێ هاتووە نەخێر خۆشەویستانم پێویستە ئێمە بزانین بۆ خوای پەروەردگار ئەمانەی کردووە بۆ وەڵامی ئەمانە پێویستە بزانین پێش هاتنی پێغەمبەری ئیسلام مرۆڤایەتی لە چ دۆخێکدا بوو هەموو لایەکمان پێویستە بزانین کە مرۆڤایەتی لە پێش هاتنی ئەم پێخەمبەرە ئازیزەدا یەک پارچە خوێن ڕێژی بوو، خۆخۆری بوو، ململانێ بوو، سەر دەستەکان کەمینەیەک بوون بەڵام حوکمی زۆرینەیان دەکرد، ئافرەتان نەک میراتیان نەبوو خۆیان بە میراتی دەبەخشرانەوە، هیچ کەسێک ڕێز و مافی نەبوو، مرۆڤەکان کۆیلە و ژێردەستە بوون. لە پێش ئیسلامدا ئەو شارستانیەتیانەی کە هەبوون پێویستە گەنجی مسلمان بە تایبەتی ئاگادار بێت کە لە پێش ئیسلامدا شارستانیەتی ڕۆما هەبوو و هەروەها شارستانیەتی فارس میسر چین هند یەهودیەت و هەروەها حەبەشە پاشان ئەوروپا و هەبوونی شارستانیەتێک بەڵام ئایا دەزانن لە هەر یەکێک لە بوارەکانی ئایینی و ڕەوشتی و سیاسی و سەربازی و کۆمەڵایەتی و بە تایبەتی ئابووریشدا ئەزانن ژیانی مرۆڤایەتی چۆن بوو؟ ئایا دەزانن لە هەر یەکێک لەم شارستانیەتانەدا چینایەتی بوونی هەبوو خوێنڕێژی بوونی هەبوو کۆیلایەتی بوونی هەبوو ئایا دەزانن هیچ کاتێک مرۆڤەکان ئازاد نەبوون لە هیچ یەکێک لەم شارستانییەتانەدا؟ ئایا دەزانن لە ناو شارستانییەتێکی وەکو فارسدا بە نموونە، باوک کچی خۆی دەهێنا، خوشکی خۆی دەهێنا، کوڕ دایکی خۆی دەهێنا؟ ئایا دەزانن لە ناو هەر یەکێک لەم شارستانییەتانەدا ڕیبا و زینا و خۆخۆری بە جۆرێک مرۆڤایەتی گوشیبوو ژیانی نەمابوو؟ ئایا دەزانن کە هیچ بەهایەک بۆ مرۆڤبوون نەمابوو؟ بەڵام لەناو هەموو ئەم شارستانیەتانەدا کە زۆر دیراسە و خوێندنەوەی دەوێت کە دەبێت گەنجی مسوڵمان بۆخۆی خۆی هەوڵبا زیاتر بیخوێنێتەوە بەڵام ئەوە کێ بوو خاوەنی شارستانیەت نەبوو ئەوە کوێ بوو خاوەنی شارستانیەت نەبوو ئەوە بریتی بوو لە نیوە دورگەی عەرەبی کەواتە خوای میهرەبانمان، اللە تەعالا جل جلالە، کاتێک ئیختیاری مەکە دەکات، کاتێک ئیختیاری محمد دەکات، کاتێک ئیختیاری زمانی عەرەبی دەکات، ئینجا حاڵی دەبین ئێمەی ئوممەتی پێغەمبەری خوا علیە الصلوە و السلام کە کارەکانی خوای پەروەردگار چەند لە جێیە چەند بە جێیە. حیکمەت و دانایی تەنها لەوەدایە کە خوای میهرەبان ئیختیاری جزیرەی عەرەبی دەکات بۆ؟ و نەبێ جزیرەی عەرەبیش خوێنڕێژی و خۆخۆری و سوکایەتی بە مرۆڤ کردنی تێدا نەبووبێ و نەبێ جزیرەی عەرەبی ئافرەتی تێدا زیندە بەچاڵ نەکرابێ و نەبێ جزیرەی عەرەبیش بە هەمان شێوە شەڕ و ململانێ و خێڵەکایەتی تێدا نەبووبێ بەڵێ تێیدا بوو، بەڵام گرنگە بزانین جزیرەی عەرەبی و عەرەب خاوەنی شارستانیەت نەبوون هەتاوەکو خوای میهرەبان پێغەمبەرێ بنێرێ هەریەکێک لەو شارستانیەتانە هەڵبستنەوە و ڕاست ببنەوە و بڵێن ئەو پێغەمبەرە لە شارستانیەتی ڕۆما یان فارس یان هند یان چین یان میسرەوە سەرچاوەی گرتووە و لە میسرەوە فێری یاسا بووە و لە هەریەکێک لەم شارستانیەتانەوە بەهرەمەند بووە نەخێر تەنانەت خوای میهرەبان لە قودسەوە پێغەمبەر ناهێنێ و نایکا بە پێغەمبەر هەتاوەکو یەهود جوولەکە نەڵێن ئەو پێغەمبەرە هی ئێمەیە و ئەوە پێغەمبەری ئێمەیە و لە غەیری زمان و نەتەوەی ئێمە پێغەمبەرێکی دی نەهاتووە بەڵام خوای میهرەبان ئیختیارەکەی بۆ شارێکە کە پێی دەوترێ مەککە، لە شارێکدایە کە لە قورئاندا پێی دەوترێ بەککە، لە شارێکدایە کە خوای میهرەبان ناوی دەبا بە حەرەمە ئامینە، ناوی دەبا بە ئوم القوڕا، دایکی نیشتەجێبوون، دایک و شارێک بۆ شارەکانی دی لەخۆگرتن، کەواتە موسڵمانانی ئازیز، خوای میهرەبان لە شاری مەککەدا ئیختیاری ئەوە دەکات کە کۆتایی بە زنجیرەی پێغەمبەران بهێنێ خوای میهرەبان لە شاری مەککەدا پێغەمبەرێک لە دایک دەبێ کە دەبێ ڕزگارکەری هەموو مرۆڤایەتی بێ بەڵێ پێویستە بزانین شاری مەکە مەڵبەندی دین ئاین بووە ئاین بە هەر جۆرێک لە جۆرەکان چونکە کەعبەی تێدا بووە. شاری مەککە لە پێش هاتنی پێغەمبەری ئیسلامدا هێندێک ئیڕهاسات و عەلامات ڕووی داوە تیایدا کە خوای پەروەردگار پاراستویەتی چونکە عام الفیل بووە و ئەبڕەهە هاتووە و کەعبە بڕوخێنێ لەسەر دەستی بنەماڵەی بەڕێزی ئەم پێغەمبەرە ئازیزە داکۆکی دەکرێ و خوای میهرەبانیش بە طیرا ابابیلا ئەبڕەهە و فیلەکان لووت دەشکێنێ لەسەر دەستی ئەبو ئەباتالیب ئاوی زەمزەم دەردەهێنرێتەوە و پاک دەکرێتەوە و خەڵاتێکەوە و زەمینە سازییەکە بۆ لە دایک بوونی کۆتا پێغەمبەری خوای میهرەبان بەڵێ شاری مەکە مەڵبەندی بازرگانی بوو شاری مەکە مەڵبەندی لە ڕووی ڕەوانبێژی و ئیعلامەوە بە زمانی ئێستا مەڵبەندێکی زۆر گەورەی ئیعلامی بوو. بە تایبەتی ئایا دەزانن ڕەبتی نێوانی شارستانیەتی فارس لەگەڵ شارستانیەتی ڕۆم بریتی بوو لەوەی کە لە شاری مەکەوە سەنتەرێک بوو چەقێک بوو کە خوای پەروەردگار ناوی دەبا بە ئوم تیایدا ئەم شارستانیەتە ئاڵوگۆڕ دەکرا ئایا دەزانن لە نێو شاری مەککەدا لە کاتی بوونی پێغەمبەر و لە دایک بوونیدا بە تایبەتی نیشتەجێبووانی ناو شاری مەککە ژمارەیان دە هەزار کەس بوو کەواتە خوای میهرەبان بۆ ئیختیاری ئێرەی کرد هەموو ئەو وەڵامانە ئەوەیە کە خوای میهرەبان خۆی پێغەمبەر هەڵدەبژێرێ خۆی پێغەمبەر ئیختیار دەکا و خوای میهرەبان پێمان تێمان دەگەیەنێ کە پەیام و پێغەمبەرایەتی و پەیامی پێغەمبەران وابەستە نییە بە هیچ شارستانیەتێکەوە، لە هیچ شارستانیەتێکەوە سەرچاوەی نەگرتووە، بەڵکو تەنها و تەنها خوای میهرەبان بە وەحی ئەم پێغەمبەرە ئازیزەی ناردووە، بەڵێ خۆشەویستانم لەم ساتەوەختەدا لەم ساتەوەختەدا خوای میهرەبان پێغەمبەری ئازیز لە خانەوادەیەکی پاکی خانەدانی بەڵێ زۆر دەوڵەمەند نەبوون بەڵام مامناوەند بوون بەڵام هەمیشە دلێر بوون و خزمەتکار بوون پێغەمبەری ئازیزمان لە دایک دەبێ لە دایک بوونی پێغەمبەری خوا صلی اللە تعالی علیه و سلم دەبێ من و تۆی مسوڵمان زۆر بە دیندارانە لەگەڵیدا مامەڵە بکەین لە دایک بوونێک ڕاستە ئاسایی لە سکی دایکی دا وەک هەر مناڵێکی دیکە ماوەتەوە و لە دایک بووە بەڵام لە دایک بوونی ڕێزدارترین مەخلوقی خوای میهرەبانە لە دایک بوونێکە مرۆڤێک لە دایک بووە کە ئەو مرۆڤە خوای پەروەردگار پەسەندی کردووە ئەو مرۆڤە خوای پەروەردگار ئیتاعەی پێش خستووە بەسەر ئیتاعەی خۆیدا ئەو مرۆڤە کە خاتەم الانبیاء محمد رسول اللە صلی اللە تعالی علیه وسلم، دەبێ وەکو خۆی بیناسین کە پەروەردگارمان دەفەرموێ، قد جاءکم من اللە نور، پاشان وکتاب مبین، لەلایەنی خوای پەروەردگارەوە نورێک لەدایک بوو کە رسول اللە یە، وە کتابێکی بۆ هاتووە کە قورئانە، کەواتە سەلمێنەری راستێتی قورئان بریتییە لە نور کە رسول اللە یە صلی اللە تعالی علیه وسلم. کەواتە هیچ کەسێک نەیتوانیوە و ناتوانێ هەر کەسێ ئیدعا بکات بێ سونەتی رسول اللە بێ حیاتی رسول اللە بێ پێغەمبەرایەتی رسول اللە دینداری بکات عەبدایەتی بکات خزمەت بە قورئان بکات گومانی تێدا نییە کە گومڕایە ضالە مضلە خەڵکیش گومڕا دەکا چونکە پەروەردگارمان فەرموویەتی وئین تطیعوه تهتدوا بێ ئیتاعەی ڕەسول اللە هیدایەت ناتوانرێ وەربگیرێ پەروەردگارمان دەفەرموێ، ڕەسولا من انفسکم، پێغەمبەر مرۆڤە وەک ئێوە مرۆڤە لە نەفسی خۆتان خوای پەروەردگار لە نەفسی بەشەری وە هەروەها ئەو گلەیە لە ئوممەتی ڕەسوڵ اللە دەکرێت کە ئێمە لە ئاست ناوی پێغەمبەر و ناوبانگی پێغەمبەردا کەمتەرخەمین نایناسین ئێستا ئەوانەمان کە بتوانین چوار ناو پێنج ناو لە پشتی پێغەمبەر نازانین بەڵام دەیان و سەدان یاریکەرمان یاریزانمان ناو لەبەرە، گۆرانیبێژ دەزانین، سەرکردەی سیاسی دەناسین، بەڵام محمد رسول اللە صلی اللە تعالی علیە وسلم وەک پێویست ناناسین. کە محمد پێویستە بزانین کوڕی عبداللەی، کوڕی عبدالمطلبی، کوڕی هاشمی، کوڕی مناف، کوڕی قصی، کوڕی کلاب، کوڕی مرە، کوڕی کعب. پێویستە هەموو لایەکمان بزانین دواتر کوڕی لوئەی کوڕی غالیب کوڕی فەهیرەیە کە باوکی قوڕەیش دەکات و نەوەی ئیسماعیلی کوڕی باوکمان پێغەمبەر ئیبراهیمە عەلا نەبینا و عەلەیهیم و سەلات وەسەلام خێزانی ئەم پێغەمبەرە ئازیزە کە پێویستە بزانین لە قوسەیە لە هاشمە کە عەبدولمتەلیب ناودارترینیانە لە پێش پێخەمبەری ئازیزەوە کە خاوەنی رێکخەرەوە و دۆزەرەوەی ئاوی زەمزەمە ئایا دەزانن پێخەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم ئەو پێخەمبەرە رحمتا للعالمینەیە کە باوکی خۆی نەدیوە و وشەی بابە بەدەمیدا نەهاتووە ئایا دەزانن ئەو پێغەمبەرە ئازیزە عەلەیهی سەلات وەسەلام لە تەمەنی شەش ساڵیشدا دایکی کاتێک دەیبات مامەکانی بەسەر بکاتەوە و فێری وەفای کات فێری سیلەی ڕەحمی کات دایکیشی وەفات دەکات ئایا دەزانن ئەو پێغەمبەرە ئازیزە تا پێنج دایکی شیری هەیە دایکێکی لە یەمەنە دایکێکی لە میسرە دایکێکی لە قوڕیشیەکانە و بە تایبەتی لە خێڵەکیەکانە و هەر یەکێک دایکێکی دایکەکانی پێغەمبەر هەموو ئاماژەن بۆ ئەوەی کە ئەم ئومەتە هەر هەمومان وابەستەی ئەو پێغەمبەرین چ لە عێراقەوە چ لە شامەوە چ لە یەمەنەوە چ لە میسرەوە لە هەر کوێیەکەوە هەبێ دەبەسرێینەوە بە پێغەمبەری ئازیزەوە عەلەیه سەڵات وەسەلام بۆیە ناسینی پێغەمبەر بۆ ئێمە زۆر گرنگە کەواتە مسلمانانی ئازیز لە تاریکییەوە بۆ ڕووناکی، ئەگەر بمانەوێ ئێستاش لە سەدەی بیست و یەکدا لە هەنگاونانمان بۆ ساڵەکانی دوای دوو هەزار و بیست و دواتر کۆتایی بە زوڵم و ستەم بێ، لە ئێستاشدا ئەو شارستانیەتەی کە ئەمریکا، ڕووسیا، ئینگلیز، گاور و جوولەکە سەرپەرشتیاری دەکەن، ئایا حاڵی مرۆڤایەتی بە هەمان شێوەی پێش هاتنی پێغەمبەرایەتی نییە؟ ئایا مرۆڤایەتی ئەمڕۆ ئەو کارەساتەی کە بەسەریتا هاتووە کەمتر نییە لەو کارەساتانەی کە هەر یەکێک لەو بەناو شارستانیەتانە بەسەر مرۆڤایەتیان هەێناوە، کەواتە لە دایکبوونەوەی پێغەمبەر، زیندووبوونەوەی پەیامی پێغەمبەر، کاراکردنەوەی پەیامی پێغەمبەر، کارکردن بۆ گێڕانەوەی شەریعەتی پێغەمبەر صلی اللە تعالی علیه و سلم، بەتایبەتی بۆ ئێمەی میللەتی کوردی مسوڵمان جارێکی دیکە نەبینەوە بەژێر پێی دەوڵەتێکی. فارسەوە، نەبینەوە بە ژێر پێی دەوڵەتێکی تورکەوە، نەبینەوە بە داشی دامە و عەمیل بە دەستی ئەو شارستانێتەی کە ئەمریکا و ئەوروپا، شارستانێتێک پڕ لە زینا، پڕ لە ئایدز، پڕ لە قومار، پڕ لە نێربازی، پڕ لە خوێنخۆری، پڕ لە کۆیلایەتی، زاڵ نەبێتەوە بە سەرمانا، پێویستە ئێمەی میللەتی کوردی موسڵمان لە مانگی لە دایک بوونی پێخەمبەردا علیه سەڵات وسلام بە دیدێکی نوێ زۆر لەسەر خۆیانە زۆر وریایانە لە خۆمان بپرسینەوە لەو کانە بینەنە الحەبیب و ئەگەر پێغەمبەر لە ناومانا بوایە هەل سەیەختارک ئایا منی پەسەند دەکرد ئایا منی خۆش دەویست؟ ئایا منی دەناسییەوە؟ یەک بە یەکمان پێویستە ئەو پرسیارە لە خۆمان بکەین. ئایا پێغەمبەرین ئێمە؟ ئایا محەممەدی دەژین؟ ئایا هەوڵی زیندووکردنەوەی سوننەتەکانی ڕەسووڵڵا دەدەین؟ ئایا لە خەمی ئەوەداین تاریکی دڵمان، ماڵمان، وڵاتمان کۆتایی پێ بێ لەسەر شەریعەتی ڕەسووڵڵا بتوانین جارێکی دیکەم ئوممەتە لەسەر پێی خۆمان ڕابوەستینەوە؟ ئەوە ئەرکی سەرشانی هەموو لایەکمانە. کە پێویستە لە بەرامبەر جاهیلیەتی نوێدا، لە بەرامبەر کوفری نوێدا کە عەولەمە و عەلمانیەتە، زۆر وشیارانە بە ئاگا بین، ئەو ئیسلامە پەیوەندی بە هیچ شارستانیەتێکەوە نییە، ئەمڕۆش ئیسلام نە دیموکراسییە، نە عەلمانییە، نە قەومییە، ئیسلام ئاینی خوای میهرەبانە، محمد رسول اللە، پێویستە بەو جۆرە بناسین کە خوای پەروەردگار پێی ناساندوین و ئیسلام تێکەڵاو نە بە توندڕەوی بکەین، نە بە شلڕەوی و میانەڕەوییە بکەین کە دەستەمۆبوون و تەسلیمبوون و زەلیلی و ترسنۆکی تێدا بێ، بۆیە هیچ کاتێک خوای میهرەبان لە ناو خەڵکێکی ترسنۆک وەکوو بنەماڵە وەکوو کەسایەتی پێغەمبەرانی هەڵنەبژاردووە، بەڵکوو پەیامی پێغەمبەران پەیامی عیززەتە، پەیامی غیرەتە، پەیامی جوامێری و مەردایەتییە، بۆیە ئوممەتی ڕەسووڵڵاش دەبێ بەمجۆرە هەموو لایەکمان لەگەڵ پەیامی ڕەسول اللە دا صلی اللە تعالی علیە وسلم مامەڵە بکەین ئەگەر بمانەوێ بەتایبەتی جارێکی دیکە دەیڵێم ئەو پێغەمبەرە ئازیزە شەفەقەتی بۆمان لە ڕۆژی قیامەتا بە نسیبمان بێ پێویستە من و تۆی مسلمان ئەخلاقمان محەممەدی بێ بەمە کۆتایی پێدێنم زنجیرەی یەکەممان پێغەمبەری ئازیز عەلەیهی سەڵات وەسەلام ڕۆژێک لە شاری مەدینە دەگریا بۆ دەگریا جبریل علیه السلام دێتە خزمەتی پێغەمبەری ئازیز بۆ دەگریەی ئەی محەممەد دەڵێت کاتێک سەرنج دەدەم ئیبراهیم پێغەمبەر فەرمووی و دوعایەکی کرد خوای پەروەردگار ومن تبعني فإنه مني ومن عصاني فانک انت الغفور الرحیم خوایە ئەوەی شوێنم کەوتووە ئەوە لە منە ئەوەی شوێنم نەکەوتووە خوایە تۆ غەفور و ڕەحیمی دوعایان لێ ناکات خوایە عیسای برام عیسا پێغەمبەر دوعایەکی کردووە ئەویش بە هەمان شێوە دەفەرمێ ئین تعذبهم فإنهم عبادك خوایە گەر عەذابیان بەی عەبدی خۆتن و ئین تەغفیر لەهم خوایە یعنی لیان خۆش بە جبریل لە وەڵامی پێغەمبەردا و لە وەڵامێکی دڵخۆشکەر بۆ من و تۆی ئومەتی ڕەسول اللهدا فەرمووی یا محەممەد ڕاوەستە غەمبار مەبە مەگریێ فرمێسکی چاوت وشک بێتەوە خەمی ئومەتەکەت دەڕەوێتەوە وەلە سەوفە یعطیکە ڕبوکە فەتەڕدا الله لە مژدە خۆشە ئنجا پێغەمبەری ئازیز دڵی خۆش دەبێ چونکە خەمی ئوممەتەکەیەتی کەواتە دەبێ ئەم خەمە دووسەرە بێ کاتێ ئەو خەمی ئێمەیەتی دەبێ ئێمەش خەمی ڕیسالەتی پێغەمبەرمان بێ لەبەر خۆمان لەبەر قیامەتمان لەبەر ڕوو زەرد نەبوونمان لەبەر ئەوەی لە ساحەی مەحشەرا پێغەمبەر نەفەرمێ سحقا سحقا لێم وە دوورۆکەون چونکە ئێوە ئوممەتی من نین خوایە بۆ خاتری ئیسمی عەزەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا اللە لە تاریکیەکان ڕزگارمان بکە خوایە بە نور و ڕووناکی ڕیسالەتی ڕسول اللە دڵمان ماڵمان وڵاتمان ئاوەدان کە خوای پەروەردگار لێ داواکارین یا اللە ئومەتی ئەو پێغەمبەرە ئازیزە خوایە لەو پەڕی نەهامەتیدایە لەو پەڕی خوێنڕێژی بەسەریدا دەچەسپێنرێ یا ئەڵڵا ڕزگارمان کە خوایە ئومەتی ڕەسوڵ اللە خوێنی هەڕاج دەکرێ خوایە گەنجەکانی سەریان لێ دەشێوێنرێ ئافرەتانی ڕووت و ڕەجاڵ دەکرێن پیرەکانی دڵ شکاون یا اللە ڕەحم بە ئومەتی ڕەسول اللە بکە خوایە ئەو ئومەتە عەزیز کەرەوە خوایە ئەو ئومەتە بکەرەوە بە خاوەنی دەسەڵات و حوکم یا رب العالمین خوایە بە تایبەتی ئومەتی کوردی مسوڵمان ئوممەتی چل ملیۆنی بێ ناو بێ ئاڵا بێ ناوبانگ یا اللە ڕزگارمان کە خوایە دەستی گەندەڵکاران و خیانەتکاران ببڕە خوایە ئەوانەی ماڵەکانمان سارد دەکەن خوایە دڵیان سارد کەرەوە خوایە ئەوانەی لەو خوێندنی قورئانە دامان دەبڕن مزگەوتەکان سارد و سڕ دەکەن یا رب العالمین توشی دەرد و سەڕەتانیان کە خوای پەروەردگار لێ داواکارم ئەگەر شیاوی هیدایەتین هیدایەتیان بە وەگەرنا دەستی گەندەڵ و خیانەت و زوڵم و زاڵمان ببڕە یا ارحم الراحمین خوایە ئەو کەشتیەمان بپارێزە خوایە ئەو کەشتیەمان بپارێزە لەسەر دینداری جێگیرمان کە ڕەحم بە دایک و باوکی هەموو لایەکمان بکە یا ارحم الراحمین لە گوناهی من و ئەم جەمعە خۆشبە اللهم آمین ادعوا الله وانتم موقنون بالاجابە